لە خوای پەروەردگار داواکارم ئەم جومعەیە بکا بە کەفاراتی هەڵە و گوناه و کەمتەرخەمیەکانمان. اللهم آمین. موسڵمانانی ئازیز، جێگای خۆیەتی ئێمە سوپاسگوزاری سەرجەم ناز و نیعمەتەکانی خوای میهرەبان بکەین نیعمەتی ئیمان و ئیسلام نیعمەتی ئەمن و ئەمان نیعمەتی بارینی بارانی پڕخێر و پڕ لە بەرەکەت ئینشاءاللە بۆ وڵاتمان پێکەوە لەم هەفتەیەدا لە خزمەتی قورئان و سوننەتە زانست و زانیاریەکی نوێ وەردەگرین سوپاس بۆ خوای پەروەردگار لەسەر ئاشنابوونمان وەک میلەتی کورد بە ئاینی پیرۆزی ئیسلام هەر لە سەرەتا و لە دەستپێکی هاتنی پێغەمبەری خوا و عەلەیه سەلات وەسەلام ئێمەش ئاشنا بووین بە ئیسلام و ئیسلام و پێغەمبەر و یارانیش ناوی کورد و کوردستانیان لە مێشک و لە واقعی شاری مەککە و مەدینەدا ئاشنا بوون پێی سوپاسی خوای پەروەردگارەکەین لەوەی کە چۆن سوهەیب ناسنامەی ڕۆمیە چۆن سەلمان ناسنامەی فارسیە چۆن بیلال ناسنامەی حەبەشیە ئاواش کابان و جاوان و جابانی کوردیش وەک سەحابەیەک لە خزمەتی پێغەمبەردا عەلەیه سەلە وسلام مایەی سوپاسگوزاری و خۆشحاڵی ئێمەی میللەتی کوردی مسوڵمانە بە ڕاددەیەک پێغەمبەری ئازیزمان صلی الله تعالی علیه وسلم پۆشاکی تایبەتی بۆ هاتووە بەڵام دەفەرموێ ئەو پۆشاکەی کە ئەبا جەهم بۆی هێناوم بۆی بەرنەوە چونکە خەت خەت و ڕەنگاو ڕەنگیەکەی مەشغوڵی کردم پێی بڵێن با جلەکەی ترم بۆ بێنێ دایکمان عائیشە دەفەرموێ مەبەستت پێ کوردیەکەیە وە ئەخەذە کوردیەن کە فەرمودەیەکی صحیحە لە صححەکاندا هاتووە وتمانەی پێغەمبەری خوا مەگەر جلە کوردیەکە خەیرترە لەو خەمیسەیە فەرمووی بەڵێ پێغەمبەری خوا وەئەخەذە کوردیەن جلی کوردی پۆشیوە مایەی سوپاس و خۆشحاڵیە مایەی سەربەرزیە بۆ ئێمەی میللەتی کوردی مسوڵمان کە خاوەنی گەورە پیاو و گەورە زانایەکین بەناوی صلاح الدین ئەیوبی کە خاوەنی سوپایەک بوو لە سەدا شەستی سوپاکەی پێکهاتبوو لە کورد زوڵمی لە کەس نەکرد بەڵکو قودسی گێڕاوە بۆ ئیسلام و بۆ مسوڵمانان سوپاسی خوای پەروەردگارەکەین خاوەنی گەورە زانای وەکو ئیبن و سەلاحی شەهرەزووری و ئیبن و خەلەکان و ئیبن و تەیمیە و ئیبن حاجب و حافزی کوردی عێراقی گەورە زانا و مامۆستای ئیبن حەجەر و هەتا دوایی چەندین زانای تری وەکو ئامودی و و هەروەها دەینەوەری و نەورەسیەکان و قازی و دەیان و سەدان گەورە زانای تر سەرمان پیان بەرزە و خوای پەروەردگار لە هەر هەموویان خۆش بێت بەڵێ مسلمانانی ئازیز خۆشویستنی نیشتیمان و دەربڕینی هەست و سۆز بۆی لە پێکهاتەی ئاینی پیرۆزی ئیسلامە خۆشویستنی نیشتیمان، گرنگیدان بە نیشتیمان، لە قورئانی پیرۆزدا خوای پەروەردگار چۆن باسی نەفسی ئینسان دەکات ڕاستەوخۆ لە دوایدا باسی نیشتیمانمان بۆ دەکات خوای پەروەردگار چۆن باسی دیفاعکردن لە دینمان بۆ دەکات ئاوهاش دیفاعکردن لە خاک و لە نیشتیمانمان بۆ باس دەکات مامۆستا ئەحمەدی مفتیزادە خوای پەروەردگار لێی خۆش بێ لە پێناسە و لە سۆزی مسوڵمانانەی بۆ نیشتیماندا پێمان دەڵێ نیشتیمان ئەی خاک و خۆڵ ئەی خاک و خۆڵی تۆ کڵەی چاوانمی نیشتیمان ناوی بەڕێزت هێزی ڕۆح و گیانمە نیشتیمان ئەی بەر بەیانت ڕۆشنایی ئیمانمە نیشتیمان ئێوارەکانت خەڵوەتی عیرفانمە نیشتیمان قوربانی کوێستانت دڵی پڕ دەردی من نیشتیمان حەیرانی گەرمێنت هەناسەی سەردی من نیشتیمان سەرمەشقی بەرزی هیممەتە کۆماری تۆ مەرکەزی زانستی و عیرفانە لادێ و شاری تۆ نیشتیمان باغاتی فیردەوسە هەموو گوڵزاری تۆ عیزەت و فەخرە هەموو نەخشی دەر و دیواری تۆ نیشتیمان ئەی شاخ و داخانت ئومێدی دڵ هەموو نیشتیمان دەشت و بیابانت بەهەشتی ئارەزوو نیشتیمان شەرتە کە تۆزێ کە تۆزی ڕێت بە ئەم دنیا نەدەم نیشتیمان شەرتە کە تۆزی ڕێت بە ئەم دنیایە نەدەم شەرتە تا ماوم لە شەرتی گیان فیدایی لا نەدەم نیشتیمان شەرتە لە عەشقی پاکی تۆ سەر با نەدەم شەرتە قەت گوێ بۆ ڕەقیب و وەسوەسەی ئەعدا نەدەم نیشتیمان ئەی فێنکی قەلبم شنەی کوێستانەکەت نیشتیمان ئەی ئاوی ژینم خاکی کوردستانەکەت نیشتیمان ئیحسانی تۆیە خوێنی باو و باپیری من هێزی شان و نوری دیدە و قودرەتی تەدبیری من نیشتیمان گەر خوێنی من پاکە و حەڵاڵە شیری من هەر لەسەر ڕێی خۆشەویستی تۆیە بڕوا و بیری من نیشتیمان دایم لەسەر ئاواتی بەرزی ناوی تۆم خاترت جەم بێ بەڵاکە و بێ بەڵاک گەردانی خاک و ئاوی تۆم بەڵێ مسلمانانی ئازیز پێغەمبەران علا نبینا و علیهم الصلاة والسلام هیجرەتیان کردووە و لە بەرامبەر جێهێشتنی زێد و خاک و ئاو و هەوای خۆیان خوای پەروەردگار پلە و پایەی دونیایی و قیامەتی بەرزکردوونەتەوە باوکە ئیبراهیممان وەک باوکی پێغەمبەران بۆ ناسراوە خوای پەروەردگار کە دەفەرمێ ووەهەبنا چی بەخشی بە ئیبراهیم لە بەرامبەر بەجێهێشتنی خاک و ئاو و نیشتیمانی خۆیدا لەبەر خاتری خوای پەروەردگار خوای گەوردە فەرمی ووەهەبنا لەه ئیسحاق ویعقوب خۆی دەبێ بە باوکی پێغەمبەران کوڕانیشی هەر دەبن بە باوکی پێغەمبەران بۆیە پێغەمبەری ئازیزمان صلی الله تعالی علیه وسلم لەو ساتە وەختەی لە شاری مەککەدایە هەر لە سەرەتای پێغەمبەرایەتیەکەیدا لە کاتێکدا ئەرقەمی کوڕی ئەرقەم پێی دەڵێت وەرەقەی کوڕی نەوفل پێی دەڵێت ئای خۆزگا ئەو ساتەوەختەی قەومەکەت دەرت دەکەن لەگەڵتا بوومایە و پشتم بگرتای بگرتیتایە پێغمبەری ئازیز فەرمووی ئەوە مخریجیە هم مەگەر دەرم ئەکەن ئای لەو کارە ساتەی کە لە خاک و لە زێد و لە دۆڵ و لە دەشتی شاری مەکە من دەرکەن چەند قورسەلام بۆیە پێغەمبەری ئازیزمان صلی اللە تعالی علیه وسلم زۆر داوا دەکا لە خوای پەروەردگار کە مەدینە بکا بە شوێنێک کە ببێ بە شیرینە شار و ببێ بە بەدیلی شاری مەککە بۆیە پێغەمبەری ئازیزمان صلی الله تعالی علیه وسلم ڕوبەڕوی شاری مەکە دەیفەرموو ئەنتە ئەحەب بلاد الله ئیلەیە خۆشەویسترین شاری خوای میهرەبان لای من تۆی ئەی مەککە وەڵاهی ئەگەر دەریان نەکردمایە هەرگیز تۆم بەجێ نەدەهێشت پێغەمبەری ئازیزمان عەلەیهی سەلات وەسەلام لە مافی نیشتیمان و لە خۆشەویستی نیشتیماندایە لە کاتێکدا ئازیز و یاران و سەحابەکان دەبینێ دڵ بە غەمن غەمبارن دەست لە کارانین پێغەمبەری خوا تووڕە دەبێ و دەفەرمێ اللهم لعن شەیبە و عوتبە لەعنەتی خوا لە شەیبە و لە عوتبە و لە دەس و دایرەی ئەبا جەهلەکان لە شاری مەککە لە کاتێکدا کەما ئەخرەجونا من ئەڕدینا چۆن دەریان کردین لە خاک و لە زێدی با و باپیرانی خۆمان بەڵێ مسڵمانانی ئازیز دەبینین پێغەمبەری خوا صلی الله تعالی علیه و سلم دەفەرموێ گەر ویستان دۆعاتان گیرابێ و بزانن کێ دۆعای گیرا دەبێ یەکێک لەو کەسانە ئەوانن کە لە نیشتیمانی خۆیان و دەرنراون و غەریبن دۆعایان گیرا دەبێ هەر لە پێناوی بەجێهێشتنی خاک و نیشتیمانی خۆتایە کە دەبینین نوێژەکان قەسر و جەمع دەکرێن یان هەر قەسر دەکرێن و کورت دەکرێنەوە بۆ چونکە خاک و زێدی خۆتت بەجێ هێڵاوە هەر لەبەر خاتری بەجێهێشتنی خاک و نیشتیمانەوە لە غەریبیدا بمریت ئەجر و پاداشتی شەهیدیت بە نسیب دەبێ فەرزبوونی جیهاد جەنگ و جیهاد ئەو پلە و پایە گەورەیەی کە هەیەتی لە ئاینی پیرۆزی ئیسلامدا دەبینین خوای پەروەردگار دەفەرمێ وما لنا الا نقاتل في سبيل الله چۆن نەجەنگین لە پێناوی خوای پەروەردگارە بۆ وەقد ئوخریجنا من دیارینا لە کاتێکدا دەرمان دەکەن لە خاکی خۆمان ئاو و هەوای خۆمان لێ قەدەغە دەکەن خوای پەرۆگار دەفەرمێ چۆن ناجەنگن ڕێگەتان پێدراوە بجەنگن لەسەر خاک و نیشتیمانی خۆتان لەسەر حەق لە بەرگریکردن لە ئاو و هەوا و لە خاکی خۆتان بۆیە دەفەرمێ الذین اخرجوا من دیارهم پێغەمبەران ناچار کراون وەگەرنا زێدی باو و باپیرانی خۆیان بەجێ نەهێشتووە بۆیە دەفەرموێ بغیری حق هیچ کاتێ پێغەمبەران نەبووە شوێن و زێدی خۆیان بەجێ بێڵن بە مانای پشتکردنە خەڵک و خاکی خۆیان بەڵێ مسلمانانی ئازیز ئایا خاکی خۆشەویستی کوردستان گلەیی هەیە لە هاوڵاتیان و لە ئەو خەڵکەی کە لێی دروست بوون و لە خاکن؟ ئایا خاکی نیشتیمان و خاک و ئەم پارچەی کوردستانە گلەیی هەیە لە دەسەڵاتدارانێک لە کاتێکدا کە زوڵم و ستەمیان لێکردووە؟ لە وەڵامدا قورئان وەڵاممان دەداتەوە و دەفەرموێ ولا تكونوا كالذين خرجوا من ديارهم بطرا ورئاء الناس قورئان دەفەرموێ وەک زمان حاڵی زەوی زەوی گلەی دەکات وەک ئەو کەسانە مەبن وەک ئەو ئومەتانە مەبن کە لە ماڵەکانیان دێنە دەرەوە بەسەر زەوی خوادا لوتبەرزی و تەکەبور دەکەن بەسەر زەوی خوادا ستەم لە مرۆڤەکان دەکەن لەسەر زەوی خوا خراپە و فەساد و خوێن ڕێژی ئەنجام دەدەن لەسەر زەوی خوادا چینایەتی دەکەن لەسەر زەوی خوادا نەتەوە پەرستی و ئەلقەومیە کە یەکێکە لە بیری جاهیلیەت بەمانای فەزلدانی عەرەب بەسەر کووردا یان فارس بەسەر کووردا یان تورک بەسەر کووردا کە ئەمە جاهیلیەتە کە خوای پەروەردگار ڕێگە نادا وەک ئەبا جەهلەکان بێن بیانەوێ چۆن ویستیان پێغەمبەری ئازیز و شاری مەدینەی شیرینە شار داگیر بکەن بەڵام خوای پەروەردگار غەزەبی لێگرتن بۆ لوت بەرزیان کرد ئەوان بەڵێ خاکی کوردستان گلەی دەکات و دەڵێت بۆ واتان لێکردم بۆ بەش بەشتان کردم گلەی لە کورد دەکات لە خەڵکی تر نا بۆ ئەم هەرێمە بچکۆلانەتان دابەش کردووە بۆ دەنگ و ڕەنگ و ئاو و هەواشتان بەش کردووە بۆ پارێزگاکانتان لێک دابڕاندووە بۆچی هەرێمی فلان و هەرێمی فلانتان لێ دروست کردووم گلەیی دەکات ئێوە لە خاک دروست بوون بۆ وەک خاک نین ئەی هاوڵاتیانی هەرێمەکەم کوا کەی خاک خیانەتی کردووە ئاخر مرۆڤ کە تۆ خاچی کەی وەک خاکی بۆیە بەڕاستی گلەیی دەکات لە هاوڵاتیانێک کە بەڕاستی شەرەفی هاوڵاتی بوونیان پێنەبەخشراوە خیانەت دەکەن گەندەڵی دەکەن ستەم دەکەن خوێنڕێژی دەکەن مافی هاوڵاتیان دەخۆن بۆیە بەڕاستی لە قورئاندا هێندێک مەشهەدمان هەیە کە بە نموونە وەسفی سەگ دەکرێ، وکلبهم باسط ذراعیه بالوصید، ئەو سەگەی خەڵک و خاکی خۆی دەپارێزێ زۆر ڕێزدارترە لەو بەناو ئینسانەی جلوبەرگێکی مرۆڤی لەبەردایە، بەڵام خیانەت لە خاک دەکا بەڵام خاک دەفرۆشێ بەڵام خیا خائین دێنێتە نێو خاکی خۆی بەڵام دەبێ بە کلک و داردەستی بێگانە بۆ خیانەتکردن لە خەڵک و لە خاکی خۆی بەڵێ مسلمانانی ئازیز هەموو لایەکمان دەبێ بزانین شاخ و دەشت و دۆڵ و هەموو شیو بە شیو و بست بە بستی کوردستانمان تەنگەنەفەس دەبێ لە ئەنجامی گوناهی ئێمە، لە ئەنجامی پیسکردنی ئاو و هەوا و ژینگەی وڵاتی خۆمان. لەم ئایەتە باش حاڵی بن میللەتی کوردی موسوڵمان، مەگەڕێن بەسەر دەشت و دۆڵ و ئەو گژ و گیایەی خوای پەروەردگار بۆمان سەوز دەکا، ئەگەر بیر لەم ئایەتە نەکەنەوە کە خوای گەورە دەفەرمێ، کل قد علم صلاته وتسبیحە هەرچی دەشت و دۆڵە هەرچی ئاو و کانیاوە هەرچی گوڵ و گوڵزارە هەمووی تەسبیحات دەکا هەمووی نوێژ دەکا هەمووی یادی خوا دەکا دەی ڕقس و سەمای لەسەر مەکە دەی تێکەڵاوی و ڕەشبەڵەکی لەسەر مەکە دەی عارەقی لەسەر مەخۆرەوە کانیاوەکانی پیس مەکە دڵنیابە چونکە ئەو زەویە یان بۆت دەگری یان ڕۆژێ دەتگرێنێ یان ڕۆژێ لە ناو سکیدا پەراسوی ڕاست و چەپت لێک دەنێ لە کاتێکدا تۆ خیانەت بکەی دڵنیابە قەبرت بۆ فراوان و بۆ واڵا نابێ بەڵێ مسلمانانی ئازیز چۆن خزمەتی خاکی کوردستانمان بکەین چی مافێکی هەیە لەسەرمان نیشتیمان بە عیبادەت کردن ئاوەدانی کەینەوە بە بنیاتنان ئاوەدانی بکەینەوە بە سەرپەرشتیاری کردن ئاوەدانی بکەینەوە چۆن پێغەمەری ئازیزمان لە فەرمودەیەکی صحیحدا دەفەرموێ سبع يجري للعبد أجرهن وهو في قبره بعد موته حوت کردار هەیە تۆ لە ناو قەبرەکەدای پاداشتی بەردەوامت بۆ دێ وەک ئەوە و ئەوە وایە نەمردبی چی ئەو کارانە من علم علما علمێک فێر بە خەڵکی فێری علم و زانست و زانیاری بکە ئەو ئەجرا نەهرەن ڕوبارێک کانیاوێک دروستکە و با خەڵکی لێی سوودمەند بێ ئەو حەفەڕە بئرەن بیرێک هەڵبکەنە ئەو، غرس نخلا، دارێک بنێ، خورمایەک بنێ، گوێزێک بنێ، داربەڕوویەک بنێ، زەیتوونێک بنێ، باخێک دروست بکە، ئەو بنا مسجدا، مزگەوتێک بنیات بنێ، سبحان اللە، لە ڕیزی ئەو کارانەدا مزگەوتیشی هێناوە پێغەمبەری ئازیز، ئەو ورە، ئەو وەررفع مصحفا یان مصحفێ بکە بە خێر واتە قورئانێ وە هەروەها دەفەرموێ ئەو تەڕەکە وەلەدەن یەستەغفر له بعد موته یان منداڵێکی ساڵح بەجێ بێڵە دوای خۆت بڵێ خوایە لە باوکم خۆش بە لە دایکم خۆش بە منداڵێکی ساڵح ئەم فەرموودەیە پێمان دەڵێ خزمەتکردن بە نیشتیمان لە ڕووی مادی و لە ڕووی معنەویەوە بریتی نییە لە دار سووتاندن، بریتی نییە لە کوێرکردنەوەی کانیاوەکان، بریتی نییە لە داگیرکردنی زەوییەکان و دەستبەسەراگرتنی بۆ خۆت و بێسوودیش مامەڵەی لەگەڵا بکەی، نەخێر، بەڵکو بریتییە لە ئاوەدانکردنەوەی سەر زەوی. جارێکی دیکە مامۆستا ئەحمەدی موفتیزادە پەیامێکی تر بە نەوەکانی سەلاحەدین دەڵێ و پێمان دەڵێ لاوی کورد، گەر پاکە شیرت هەستە وەک شێری ژیان ڕاکە مەیدان بۆ بەجێهێنانی مافی نیشتیمان ڕۆڵەکەی سوڵتان سەلاحەدین نەخۆی گۆڵی کەسان ڕوکنی ئیمانە خۆشەویستی نیشتیمان بێگومان لاوی کوردم لاوی کوردم خوت نەکەیتە خۆت نەکەیتە دار دەستی دوژمنت دوژمنت نەتباتە مەیدان بۆ برا کوشتنت کورد کوردە قەت نەنوی بەلای لایەی دوژمن شێ شیری دوژمن تێکەڵە حەتمەن بەژاری مار بەداخەوە ئێمە کوردین موسوڵمانین کوردستانین هەرگیز نابێ ڕازی بین حەز بکەین دەستی دوژمن و بێگانە بێنین عەیبە کورد کلک و داردەست و لەگەڵ ڕێزما جاشی ئەم و ئەو بێ تۆ بەندەی خوای نابێ داردەستی دوژمن بی ئیتر بەسە و پەند وەرگرە ئەی کوردی موسوڵمانم ڕەنجی باو باپیری تۆ ئەم نیشتیمانەی دا بە تۆ کوردە وریابە نەکەی باپیرەکانت ڕەنجەڕۆ کوردە دین و نیشتیمانە مایەی بەرزی ژینی تۆ دوژمنی هەردووکیانە دوژمنێ بێ دوژمن بێ بە دینی تۆ بڵێ مسوڵمانانی ئازیز نیشتیمانی ئێمە دایکمانە نیشتیمانی ئێمە ماڵی خوای پەروەردگارە نیشتیمانی ئێمە ئەم کوردستانە بەڕێزە مبارەکەیە نیشتیمانی ئێمە بەهشتی حەقیقیە نیشتیمانی ئێمە لە یادی نەکەین ئەو پێغەمبەری ئازیز دەفەرمێ ئەو وەتەنە لە یاد مەکەن بە وەتەن ناوی دەبا بە نیشتیمان کە مزگەوتە کە نوێژە کە پێنج فەرزەیە کە دانیشتنە کە ذیکرە کە قورئان خوێندنە هەر کەسێ ئەو مزگەوتە لە یاد نەکات دەفەرمێ چۆن کەسێک منداڵێکی ونبووی هەڵەبجە بێتەوە دایک و باوکی چۆن لە ئامێزی دەگرن ئەفەرمێ خوا جل جلاله بەڕووی وە پێ دەکەنێ بۆ کێ بۆ ئەو کەسەی مزگەوت وەتەنی بێ، بۆ ئەو کەسەی کە هەموو سەر زەویش بە مزگەوت دانراوە لە زاری رسول اللە صلی اللە تعالی علیه و سلم. کەواتە موسڵمانانی ئازیز هەموو لایەکمان جارێکی دیکە دەڵێم لە وەرزی بەهار و گەشت و گوزارا تو ئەو خوایە کل قد علم صلاته و تسبیحە هەموان لە نوێژ و لە ذیکر و لە تەسبیحاتان دەبا من و تۆی مسوڵمانیش دەستبەرداری نوێژ و عیبادەتەکانمان نەبین بەڵکو بەندەی حەقیقی خوای پەروەردگار بین و هەروەها ئەو ڕۆژەمان لە یاد بێ کە ئەم زەویە دەگۆڕێ ئەم زەویە یان دەبێ بەڵگە بۆمان یان دەبێ بە بەڵگە لەسەرمان دەبات و ئەو خوایە هەموو کەسێکمان ها ئومقڕئو کتابیە ئەوە نامەی ئەعمالمان ئەوە کردارەی شەوانە و ڕۆژانەمان خوایە بە خاتری اسمی عەظەمت بۆ خاتری یەکە یەکەی ناوە پیرۆزەکانت یا ئەڵڵا لێت داواکارم خوای پەروەردگار خەڵک و خاکی کوردستانمان بپارێزە خوایە ئەم کوردستانەی کە لە قورئاندا وەک کوردستانی گەورە بە خاکێکی مبارەک وەسف کراوە خوایە مبارەکی زیاتری پێ ببەخشە خوایە بەرەکاتی زیاتر لە ئاسمان و لە زەوی بەسەر ئەم خەڵک و خاکی کوردستانەمانە ببارێنە خوایە ئەم میلەتەش سەربەخوا و سەربەخۆ و لەسەر خۆکە خوایە ئەم میلەتەمان لە غەدری غادران و لە خیانەتی خیانەتکاران و لە گەندەڵی گەندەڵکاران پاکەرەوە و بپارێزە خوایە شیفای نەخۆشی مسلمانان بە عاقیبەتی هەموو لایەکمان بەخێرگێڕە